لە ڕۆژ یەکەمدا ئەو ڕێگایی پیایدا ئەڕۆشتین مەیلە و تەخت بوو جوڵەی گالیسکەکە ئازاری نەئەدام و من لەسەر جەواڵێکی ئالیک دانیشت بووم بەڵام ڕۆژی دووەم جادە تەختەکە کۆتایی پێهات و گەشتین نە بیابانێک کە جادەی تێدا نەبوو جوڵەی گالیسکەکە ئەوەندە بێزاری کردم کە هەڵسام و لەسەر پێ وەستام، بەڵام نزیکی نیوەڕۆ بەهۆی تەکانێکی توندەوە بنی هەردوو پێم لەسەر ڕووی گالیسکەکە بەرز بۆ و بەر بوومە خوارێ و کەوتمە سەر زەوییەکی لمی و دەم و چاوم بەهۆی دڕکەوە بریندار بوو. شەو کاتێک کە بۆ پشوودانی خۆمان و ئەسپەکانمان وەستاین، ژوژۆ دەم و چاو خوێناوییەکەمی شوشت و وتی، ئەگەر بەم خێرایە بڕۆین لەوانەیە لە ڕۆژی چوارەمدا بگەینە ئۆردوگای سەربازەکانی ئازیرۆ. ڕۆژی سێیەم بە سەرزەمینێکدا تێپەڕیتین کە زۆر ناڕێک نەبوو، بەڵام دیمەنێکی دڵتەزێنمان بینی، چونکە گەیشتینە ئۆردوگایەکی پارتیزانەکان کە هەموویان بە دەستی سەربازەکانی ئازیرۆ کوژرابوون و ئەوان تەنانەت مناڵەکانیشیان کوشتبوو. کاتێ ئێمە گەیشتینە ئەوێ، سەدان باڵندەی لاشەخۆر خەریکی خواردنی لاشەی مردووەکان بوون و وەزعی تەرمەکان وای نیشانەدا کە دوو ڕۆژ زیاتر نەئەبوو قەتڵ و عام کرابوون. ئەم ڕووداوە دەریخست کە سەربازەکانی ئازیرۆ دوور نین، چونکە دوو ڕۆژ بەر لەوە لەو جێگایەدا دەستیان بەو کوشتارە دڵتەزێنە کردبوو. شەوی چوارەم لە سەرەتای شەوە لە دوورەوە ئاگرێک دەرکەوت و ژوژۆ بە منی وت ئەو ئاگری ئۆردوگای سەربازەکانی ئازیرۆیە، چونکە لەوێدا گوندێک نییە کە بڵێم ئەوان ئاگریان تێبەرداوە. بە پێی بە چاکزانینی ژوژۆ ئێمە کەمێک ماینەوە بۆی ئەسپەکان ئالیک بخۆن و پشوێک بدەن و پاشان لە ژێر ڕووناکی مانگدا بەڕێکەوتین و بە هێواشی ڕێگامان بڕی بەهۆی هێواش ڕێکردنی گالیسکەکە من کە لەسەر جەواڵی ئالیکەکە دانیشتوم خەوم لێکەوت و کاتێ بە ئاگا هاتم کە ژوژۆ منی لە خەوەڵسان کە چاوم هەڵێنا ڕوانیم خۆر هەڵاتووە و بەر لەوەی کە لە ژوژۆ بپرسم لە کوێین، ئەو خۆم و ئەو سندووقەی کە لەوحەکان و پارچە زێڕەکانی تیا بوو، هەروەها لقە دارخورماکانیشی لە گالیسکەکە فرێدایە دەرەوە و من خۆم لەسەر لمی بیابان بینیە و ڕوانیم گالیسکەکەی ژوژۆ و گالیسکەکانی تر پشتیان لە من کرد و ڕووە و خۆر ئاوا کەوتنە ڕێ و بە پەلە دوور کەوتنەوە. ئەم هەڵسوکەوتەی ژوژۆم پێ سەیر بوو، بەڵام لە ناکاودا سەرسوڕمانەکەم نەما، چونکە ڕوانیم لە لای ڕۆژهەڵاتەوە، دەستەیەک گالیسکەی جەنگی بە خێرایی دێنە پێشەوە و لەوە ئەچوو کە بیانەوێت بە دوای گالیسکەکانی ژوژۆدا بچن لەو کاتە داوتەکەی هورم هەبم هاتەوە یاد کە ئەیوت پاسەوانەکانی تۆ بە بینینی سەربازەکانی ئازیرۆ یەکسەر هەڵدێن من کاتێ بینیم گالیسکەکان نزیگەبنەوە لقەدار خورماکانم هەرچەندە وشکیش ببۆوە هەڵگرت و بەبان سەرمۆ ڕامتەکان بۆ ئەوی سەربازەکانی ئازیرۆ بزانن کە من بەتەمای شەڕ نیم. ئەوان سەرنجیان نەدایە من و کەوتنە شوێن گالیسکەکانی ژوژۆ، بەڵام ژوژۆ و سەربازەکانی بە شێوەیەک هەڵاتن کە لە بەرچاو ون بوون، بۆیە گالیسکەکانی ئازیرۆ گەڕانەوە و لە نزیک مندا وەستان و من هەر لقە دارخورماکانم ڕاتەکان. چەند سەربازێ لە گالیسکەکان هاتنە خوارەوە و بەرەو من هاتن و من پێم وتن ناوم سینۆهەیە و بە کوڕی کەر ناسراوم و نوێنەری فیرعەونی میسرم و هاتووم کە لەلایەن فیرعەونەوە چاوم بە پاشاکەی ئێوە بکەوێت و لەم سندوقەدا چەند لەو حەیەک هەیە کە ئەیسەلمێنێ من نوێنەری فیرعەونی میسرم سەربازەکان نەبایەخیان بەناوەکەی مندا و نەبە لەو حەکانی فیرعەون و منیان ڕوت کردە و هەرچیەک زێر و شتی ترم پێ بوو لێیان سندم و پاشان منیان بە پەت بەستەوە بە دوای یەکێک لە گالیسکەکانی خۆیان و کەوتنەڕێ ئەگەر ئۆردوگەکەی ئەوان نزیک نەبوایە لەبەر ئەوەی کە نەمەتوانی بە خێرایی گالیسکەکانی ئەوان ڕابکەم لە پاش ئەوەی کاتژمێرێ بە سەرزەویدا ڕاکێشرام بەردەکانی بیابان لەشمیان کەرت کەر دەکرد بەڵام ئەوەی کە بۆ هۆی ئەوەی زیندوو بمێنم ئەوە بوو کە زوو گەیشتنە ئۆردوگاکەیان ئەوان ئۆردوگایەکی گەورەیان هەبوو کە پڕ بوو لە گالیسکەی جەنگی و ئەو گالیسکانی کە بە گا ڕاکێشران و کاتێ گەشتینە ئەوێ من کە هێشتا بە گوریسی گالیسکەکە بەسترابوومەوە لە هۆش چوم و لە ژێر خۆردا کەوتمە سەر زەوی کاتێ بە ئاگاهاتمەوە هەستم کرد کە چەند کەسێ ئاوم بەسەرداکەن و لەشمیان بە ڕۆنی ڕۆکی شێلا و دیار بوو کە یەکێک لە ئەفسەرەکانی ئۆردوگا کە خوێنەواری هەبوو لەوحەکانی منی خوێندبووە و زانی بووی کە من نوێنەری فیرعەونم و فەرمانی دابوو کە ڕفتاریان لەگەڵ مندا باش بێت و جلەکانم بدەنەوە هەر ئەوەندە کە توانیم بەڕێدا بڕۆم وتم من ببەنە لای ئازیرۆ. ئازیرۆ لە خێمێکدا نیشتەجێ بوو، کە بینی من لە خێمەکە نزیکدەبمەوە هاتە دەرەوە و ڕوانی ملوانکەیەکی زێڕی بەملۆ کردووە و ڕیشی خۆی خستبووە ناو کیسەیەک کە لە تاڵی زیو دروست کرابوو. ئازیرۆ لە خێمەکەدا منی لە تەنیشت خۆیەوە دانیشاند و وتی سینۆهە بۆچی کاتێک کە سەربازەکانی منت بینی خۆت نەناساند و نەتوت کە نوێنەری فیرعەونم و بۆچی لقە دار خورماکانت ڕانەتەکاند کە سەربازەکانم بیان زانیان نیازی شەڕت نییە سەربازەکان مەڵێن هەرکە ئێمەی بینی بە کێردێکە و پەلاماری داین و بەتەما بوو بمان کوژێت و ئەوان بۆ پاراستنی گیانی خۆیان ناچار بوونە کە تۆ ببەستنەوە دەستەکانم بەپەت بەسترابوونەوە و هێشتا هەرژان یەکرد و برینەکانی لەشم کە بەهۆی خشانم بەسەر زەویدا دروست ببوو ئەسوتایە و بە ئازیرۆمت سەیری من بکە و بڕوانە کە ئایا من ئەو پیاوەم کە بتوانم پەلاماری سەربازەکانی تۆ بدەم، ئەویش ئەو سەربازانەی کە لەناو گالیسکەی جەنگین و چەکداریشن، ئەوان درۆکەن و بۆ ئەوەی نکۆڵی لە تاوانەکەی خۆیان بکەن بوختانم بۆ کەن و من کاتێ ئەوانم بینی لقە دار خورماکانم جوڵاندەوە و خۆم ناساند و لەوحەکانی فیرعەونم نیشانیان دا بەڵام ئەوان لقە دارەکانیان شکاند و تفیان لە لەوحەکان کرد و ئەوەی هەبوو دەستیان بەسەردا گرت و پاشان منیان بەدوای گالیسکەکانی خۆیانەوە بەستەوە و بۆیە تۆ بێت فەرمان بدەی کە قامچیان لێ بدرێ بۆ ئەوەی لەمەو بەدوا ڕێز لە نوێنەری فیرعەون بگرن. ئازیرۆ وتی سینۆهە لەوانەیە تۆ خەونت بینیبێ یان لە کاتی بەڕێ ڕۆشتندا کەوتوویتە بەسەر زەویدا و دەست و پێت ڕووشاوە چونکە من حەز ناکەم سەربازەکانی خۆم بۆ پیاوێکی میسری دارکاری بکەم و ئەوەی کە تۆ ئەیڵێی لە گوێی مندا وەکوو گیزەگیزی مێژوایە. وتم ئازیرۆ تۆ هەتا دوێنێ پاشای وڵاتی ئامورۆ بوویت و ئەمڕۆ پاشای سەرتاسەری سووریایت و بەسەر چەند پاشایەکدا فەرمانڕەوای یەکەیت و شای شایەکانی و تۆ ئەبێ لە هەموو کەسێ زیاتر ڕێز لە پاشاکان بگری و پێویستی ڕێز لێگرتنی پاشاکان ئەوەیە کە ڕێز لە نوێنەرەکانیان بگری بەکەم زانین و سوک سەیرکردنی نوێنەری پاشا وەکو سوک سەیرکردنی پاشاکە وایە چونکە پێویست ناکە کە من بڵێم ئەمڕۆ لێرەدا کە ئۆردوگای تۆیە من هیچ دەسەڵاتێکم نییە و تۆ ئەتوانی من بکوژی بەڵام ئەگەر ئەم کارە بکەیت بێڕێزیت بەرامبەر بە فیرعەون کردووە و ئەگەر بە سووکی سێری فیرعەون بکەی و بەکەمی بزانی خۆت سووک و بێڕێزەکەی چونکە پاشایە کە بە چاوێکی سووکەوە سەیری پاشاکانی تر بکە بەبێ نرخ ئەڕوانێتە دەسەڵاتدارێتی و تۆ کاتەوێت بەسەر هەموو سووریادا فەرمانڕەوایی بکەیت ئەبێ لەم ڕاستیانە بە ئاگابی کاتێ کە منیان بە پەت بەدوای گالیسکەکەوە بەستبوو و من ناچار بووم کە بەدوای گالیسکەکەدا ڕابکەم کە بەسەر زەویدا نەخشێم، پیاوێک بە سواری ئەسپەوە لە دوای منەوە ئەهات و بە نووکی نەیزەکەی خۆی بەشی دواوێ منی کونە کرد و تۆ گەر ناتەوێ سەربازەکانی خۆت سزا بدەی ئەم یەکەیان بە تاوانی بێڕێزی کردن و بریندارکردنی من دارکاری بکە و ئەوەش بزانە کە من لەلایەن فیرعەونەوە دیارەکی گەورەم بۆ تێنا و ئەو دیارە بریتە لە ئاشتی چونکە فیرعەون حەزەکە لەگەڵ تۆدا ئاشتی بکە ئازیرۆتی ئاشتی فیرعەون بۆ من ئەرزشی نییە ئەگەرچی منم زانی کە ئەو لە دڵەوە بە پێشنیاری ئاشتی خۆشحاڵ بوو چونکە بتەوێ نەتەوێ من ئەو ناچارەکەم کە بەرامبەر بە من دەم و چاوی بخاتە سەرخاک و داوای ئاشتی بکە بەڵام سەبارەت بەم پیاوەی کە ئەڵێ بەشی دواوەی تۆی بەنەیزە کونە کرد من ئەو مافەت ئەدەمێ و ئەو نەبوو بەرامبەر بە نوێنەری پاشایەکە لەگەڵ منیشدا دۆستە ئەم ڕفتارە بنوێنێت و من ئێستا دارکاریەکەم. هەر ئەو ڕۆژە ئازیرۆ فەرمانی دا سەربازەکانی کۆببنەوە و لەبەردەم ئەواندا پیاوەکە دارکاری کرا منوامەزانی کە سەربازەکانی ئەو بەبێنینی دارکاریکردنی هاوڕێکان دڵگرانە بن بەڵام ئەوان پێەکەنین خۆشیان ڕابوارد چونکە سەربازانی نەخوێندەوار و سادە لە هەموو شوێنێکی جیهاندا وەکو یەکترن و لەبەرەوەی کە لە شێوەی ژیانی هەمیشەی ئەواندا خۆشگوزەرانی نەبوو بۆ ڕابواردن سوودیان لە هەموو ئامرازێک وەرەگ ئەگەرچی دارکاریکردنی هاوڕێکەی خۆشیان وایە کاتێک کە بینم خوێن بە لەشی ئەو پیاوەدا هاتە خوارە و قامچەکە هەندێک کەرتە گۆشتی لە لەشی جیا کردەوە دەستم بەرز کردەوە و داوام لە ئازیرۆ کرد کە کۆتایی بە لێدانی ئەو پیاوە بهێنێ، پاشان ئەو پیاوەم بردە خێمەیەکەوە کە ئازیرۆ تایبەتی کردبوو بە نیشتەجێبوونی من و سەربازەکان کە بینیان من ئەو پیاوەم بردووەتە خێمەکەی خۆمەوە بە خەیاڵی ئەوەی کە بەتەمام لە ناو خێمەکەمدا ئەشکەنجەی بدەم شادمانیان کرد بەڵام من برینەکانیم پێچایە و دەرمانی هێورکەرەوە و پاشان ئاوی جۆم دەرخواردیدا و ئەو پیاوە ئیتر دڵنیا بوو کە من شێتم. کاتی نیوەڕۆ ئازیرۆ بۆ نان خواردن بانگی منی کرد و کە چوومە ناو خێمەکەوە خواردنیان بۆ هێناین و ڕوانیم جگە لە ئەفسەرەکانی سوپای ئازیرۆ کۆمەڵێ لە ئەفسەرەکانی هاتیش لەوێ ئامادە بوون و نیشانەی ئەفسەرەکانی هاتی ئەوە بوو کە لەسەر سینەیاندا دوو تەوری یەکتربڕ و لەبان تەورەکانی وێنەی خۆرێکی باڵداریان لێ نەخشابوو. خواردنەکە بریتی بوو لە مەڕی برژاو و نانێک کە لە ڕۆندا سوور کرابوو و هەموویان بەرانبەر بە من میهرەبان بوون، بەڵام هەستم ئەکرد میهرەبانییەکەی ئەوان جۆرێ لە گاڵتەپێکردنیشی لەگەڵدا بوو، چونکە من لەلایەن فیرعەونەوە هاتبووم کە ئاشتیان پێشکەش بکەم لە کاتێکدا کە ئەوان خۆیان خوازیاری ئاشتی بوون و ئەگەر فیرعەون چەند مانگێ دانی بە خۆیدا بگرتایە ئازیرۆ ناچارە بوو بۆ ئاشتی دەست پێشخەری بکا لە پاش نان خواردن ئاگام لێ بوو ئەفسەرەکانی هاتی لە ڕادەبەدەر شەرابیان ئەخواردەوە و پێشبینی ئەوەم ئەکرد کە لەوانەیە ڕووداوێکی خراپ ڕووبدات و هەر وای لێ هات و ئەفسەرەکانی هاتی لە پاژەوەی مەزبوون لەگەڵ ئەفسەرەکانی وڵاتی ئامورۆ ئەو وڵاتی کە پاشاکەیان ئازیرۆ بوو بە شەڕ هاتن و ئەفسەرێکی هاتی کێردەکەی خۆی هەڵکێشا و کردی بە قوڕگی ئەفسەرێکی ئامورەدا من پیاوە بریندارەکەم بینی و بۆم دەرکەوت چارەسەرەکرێ و برینەکەیم پێچایە و خەواندم بەڵام ئەو پیاوە نیوەشە و ئەوانەی ژێر دەست خۆی کۆ کردەوە وتی بڕۆن تۆڵەی من لەو ئەفسەرە هاتێ بکەنەوە کە برینداری کردووم و ئەوانیش ڕۆشتن و ئەفسەرەکەیان کوشت ڕۆژی دوایی پاش ئەوەی ئازیرۆ لەم ڕووداوە بە ئاگاهات، پیاوە بریندارەکەی سەرەوژێر هەڵواسی و ئەوەندە بەو حاڵە مایەوە هەتا گیانی دەرچوو، چونکە سەرەڕای ئەوەی کە ئازیرۆ لە ئەفسەرەکانی هاتییە ترسا و بەم سزایە ویستی ئەوان ڕازی بکا، خۆشی هەر حەزیەکرد رێک و پێکی سوپاکەی بپارێزێ. لەو شەوەدا کە ئەفسەرەکەی هاتی ئەفسەرەکەی ئامورۆی بریندار کرد، لە دوای کۆتای هاتنی مشتومڕەکە و رۆشتنی ئەفسەرەکان و چۆڵ بوونی خێمەکە، ئازیرۆ کوڕەکەی خۆی نیشانی من دا. من ئەمزانی کە ئەو کوڕە لە کەنیزەکەی پێشووی منە کە باسم کرد بە دیاری دام بە پاشا و لەگەڵ ئەوەشدا کە ئەو کوڕە تەمەنی لە حەوت ساڵ زیاتر نابوو بەڵام لە شەڕەکان لەگەڵ باوکی دەرەچوو. گۆناکانی کوڕەکەی ئازیرۆ سوور بوو وەکوو قۆخ، وردە مووی پێوە بوو قژە ڕەش و درێژەکەی وەکوو ڕیشی باوکی وا بوو من کاتێ ئەم ڕوانیە پێستی سینەی ئەو بە خۆم ئەوت کە ئەم ڕەنگە سپیەی لە دایکی بە میرات بردووە ئازیرۆ لە کاتێکدا کە کوڕەکەی نیشانی من ئەدا وتی سینۆهە ئایا تۆ تاوەکوو ئەمڕۆ کوڕێکی حەوت ساڵانت بینیوە کە لە کوڕەکەی من جوانتر و بەهێزتر بێ کوڕەکەی من تا ئێستا خاوەنی چەند وڵاتێکە و لە دوای من پاشای هەموو سووریا و لەوانەیە ببێتە پاشای وڵاتانی تریش و من واکەم کە لە دوای خۆم کەس نەتوانێت لە دژی دەسەڵاتی ئەو بستێتەوە چونکە لە ناو سووریادا هەموو سەرۆکی هۆزەکان و ئەو دەسەڵاتدارانی کە لەوانەیە لە ئایندەدا دژایەتی کوڕەکە بکەن لە ناو بردووە ویان ماوەیەکی تر لە ناویانە بەم کوڕەکەی من ئەتوانێ بنووسێ و بخوێنێتەوە و شمشێر بۆشێنێ و چەند ڕۆژ لەمە و بەر بەندەیەکی بە شمشێرەکەی خۆی کوشتبوو لەبەرەوەی کە بەرامبەر بە ئەو بێڕێزی کردبوو من لەگەڵ خۆمدا بۆ شەڕیە بەم و لە جەنگدا بەشداری پێکەم، بەڵام لە کاتێکدا ئەیهێنمە شەڕەوە کە ئێمە دەزەکەین بە تاڵانی وێرانکاری ئاواییەکان، چۆنکا زانین کەس بەرگری ناکات و کوڕەکەم ناکوژێت. پاشان باسی کەنیزەکەی زووی کرد کە ناوی، کەفتیۆ، بوو، من بە دیاری دابووم بە ئەو کە بیکاتە ژنی خۆی، وتی، ئەو ئێستا لە ئامورۆ ژیانە باتە سەر و، من لە دووری ئەو غەمبارم، چونکە پێویستم بەوەیە کە لەگەڵیدا ڕابوێرم. ئەگەرچی من لەگەڵ کچەکانی سوریا کە بە دین ئەگیررێن هاوسەرین ئەبم، بەڵام ڕابواردن لەگەڵ کەفتیۆدا لەزەتێکی تری هەیە و من لە پێکەوە ژیان لەگەڵ هیچ ژنێکی تردا بەقەدەر کەفتیۆ چێژ وەرناگرم و ئەو ئێستا ئەوەندە جوان بووە کە ئەگەر بیبینی نایناسیتەوە. کاتێکە خەریکی گفتوگۆکردن بووین لە دوورەوە دەنگی قیژەی ژنەکان ئەهاتە گوێ و وتی ئەمانە ئەو ژنانن کە لەلایەن ئەفسەرەکانی هاتیەوە بەدڕەفتاریان لەگەڵدا کرێت چونکە هاتیەکان لە کاتی ڕابواردن لەگەڵ ژنە بەدیل گیراوەکاندا ناتوانن وەکو پیاوە ئاساییەکان لەگەڵیاندا هەڵسوکەوت بکەن و ئەو ژنانە ئازارەدەن و برینداریانەکەن منیش ناتوانم ڕێگەیان لێ بگرم چونکە هێشتا پێویستم بە هاتیە و لەگەڵ ئەوەشدا ئەترسێم سەربازەکانم خوی وەحشیانەی ئەفسەرەکانی هاتی بگرن من سوودم لەم دەرفەتە وەرگرت وتم ئازیرۆ دۆستایەتی و هاوپەیمانێتی تۆو هاتی لە داهاتوودا بە زیانی تۆ بێت و هاتی ئەو وڵاتانی کە گرتووتە لێتی ئەسێنێ و وا باشترە کە واز لە هاتی بهێنی و لەگەڵ فیرعەونی میسردا یەک بگری هاتی ئێستا لە وڵاتی میتانیدا خەریکی جەنگە و بابل هێزەکەی خۆی کۆکاتەوە چونکە زانێ کە لەگەڵ هاتیدا کەوێتە شەڕەوە و تۆ لەبەرئەوەی کە هاوپەیمانی هاتیت لەمەو بەدوا لە بابلەوە گەنمت بۆ نایەت و لە داهاتوودا برسێتی و نەبوونی وەکو گورگێکی برسی ئەچێتە وڵاتانی کە دەستت بەسەردا گرتووە بەڵام ئەگەر لەگەڵ میسردا یەکگرتنت هەبێ هەرچەندێ گەنمت بوێ فیرعەون ئەتداتێ. ئازیرۆ لە وەڵامدا وتی هاتییەکان خەڵکانێکن کە بۆ دوژمنان مەترسیدار و بۆ دۆستەکانیان بەکەڵکن و ئەگەر یەکێ لەگەڵ ئەواندا دۆست بێت زیانی پێناگا. ئێستا من و ئەوان هاوپەیمانین بەڵام لە نێوان ئێمەدا پەیمانی یەکبوون نییە کە من نەتوانم لەگەڵ خەڵکی تردا ئاشتی بکەم و ببمە دۆست و پاشای هاتی هەندێ جار دیاریم بۆ ئەنێرێت و بە تایبەت ئەو چەکەی کە بۆ منی ئەنێرێت سەرنج ڕاکێشە چونکەم چەکە لە کانزایەک دروزەکرێت کە توانای بڕینی زۆر زیاترە لە مس و حەوجۆش. من نکۆڵی لەوە ناکەم کە لە ڕەفتاری هاتیەکان ڕازی نیم چونکە لە هەندێ لە بەندەرەکانی سوریا کە ئێستا بۆتە بەشێک لە خاکی وڵاتەکانی من بە شێوەک هەڵسوکەوت دەکەن کە ئەڵێی ئەم بەندەرانە هی ئەوانە وتم ئازیرۆ ئەوان ئێستا کە لەگەڵ تۆ دادۆستن ئەم بەندەرانە بە هی خۆیان ئەزانن جا نەخوازە و ڕۆژەی کە ئەبنە دوژمنت ئازیرۆ وتی و ڕۆژەی کە لە من ببنە دوژمن ئەوان تێگەشکێنم وتم ئازیرۆ تۆ زانی کە لەناوبردنی هاتی لەلایەن تۆوە ئەگەر کارێکی مەحاڵیش نەبێ زۆر سەختە چونکە خەڵکی هاتی لە ناوچەیەکی شاخاوی بەرفراوانی دوور لە سوریادا ئەژیەن و تۆ بۆ تێکشکاندنی هاتی ئەبێ لەشکرەکەی خۆت لە سوریاوە ببەیتە وڵاتەکەی ئەوان و هاتیەکان لە ڕێگا شاخاویەکاندا سوپاکەت لەناوە بەن منەزانم کە هاتی جۆرە کانزایەکیە کە پێی ئەڵێن ئاسن و ئەو شمشێرانەی کە لەم کانزایە دروزەکرێت بە یەک لێدان شمشێرە مسیەکان دوولە تەکات و تیرە ئاسنەکانی ئەوان ئەوەندە تیژە کە کاتێ لە کەوان دەرەچێت و لە لەشەکەوێ ئەگەر لە سنگەوە بچێتە ژوورێ لە پشتیەوە سەر دەرەکە زاڵبوون بەسەر ئەم گەلەدا لە ناو هەرێمێکی شاخاوی بەرفراوان کە وڵاتی خۆیانە کارێکە کە ڕێی تێناچێت چونکە ئەگەر تۆ ئەوەندە بەهێز بیت کە بتانی ناچاریان بکەی واز لە پای تەختی خۆیان بهێنن ئەوان بۆ جێگایەکی تر ئەچن و ساڵەهای ساڵ لە دۆڵ و ڕێگا شاخاوییەکاندا سەرگەردانت دەکەن، ئەویش بە مەرجێک کە بتوانی لە سەرمای سەختی چیاکانی هاتیدا دان بە خۆتا بگری، چونکە لە وەرزی زستاندا هەوا لە ناوچە شاخاوییەکانی هاتی ئەوەندە سارد دەبێ کە لەسەر شاخەکان ئاگر ناکرێتەوە و لەو سەرمایەدا سەربازەکانت ئەمرن. کەواتە ئازیرۆ تۆ ئەبێ کارێ بکەی کە ئەگەر ڕۆژێ هاتی پەلاماری دایت، ئامرازێکت هەبێ کە بتوانی بە هۆیەوە بەرگری لە خۆت بکەی و ئەم ئامرازە بە دڵنیاییەوە یەکگرتنتە لە گەڵ فیرعەوندا. تۆ بە تەنهایی ناتوانی لە بەرامبەر هاتیدا بەرگری لە وڵاتەکەت بکەی، بەڵام ئەگەر لە گەڵ فیرعەوندا هاوپەیمان بیت، فیرعەون ئەوەندە سەربازت دەداتێ کا توانی هاتی بکشێنیتە دواوە. ئازیرۆ کە بە وردی گوێی لە قسەکانم ئەگرت، نەیویست دان بەو دا بنێ کە لە هاتی ئەترسێت وتی من خوازیاری ئاشتیم و ئاشتەواییم لە جەنگ پێ باشترە و لەبەر ئەوە شەڕەکەم کە بتوانم ئاشتیەکی شەرەفمەندانەتر بەدەست بێنم و ئەگەر فیرعەون ناوچەی غەزەم بداتەوە کە بە فێڵ لە منیان سەندووە و بە دانی گەنم و ڕۆنی ڕۆکی و زێڕ قەرەبووی زیانەکانی شەڕی سوریان بۆ بکاتەوە من لەگەڵیدا ئاشتیەکەم چونکە فیرعەون زیانەکانی ئەم شەڕەی هێناوەتە کایەوە من کاتێ بینیم ئازیرۆ لە کاتی باسکردنی زیانەکانی شەڕ پێکەنێ زانیم کاتوانم گاڵتەی لەگەڵدا بکەم وتم ئازیرۆ ئەی پیاوی ڕێگر و ئەی جەلادی بێگوناهەکان تۆ چۆن باسی بژاردنی زیانەکەیت لە کاتێکدا کە تۆ بوویت لە سووریادا پەلاماری سربازگەکانی میسردا و پیاو مناڵانت کوشت و ژنەکانت بەدیلگرت و ئێستا و ژنانت داوەتە دەست ئەفسەرەکانی هاتی کە ئەوانیش ئەو ژنە بەدبختانە ئەشکەنجە بدەن تۆ لەبەرەوە باسی وەرگرتنی قەرەبووەکەی چونکە وازانی میسر لاوازە لە کاتێکدا کە ئێستا لە سەرتاسەری میسری خوار و پیشەسازان خەریکی دروستکردنی شمشێر و چێرد و نەیزە و کەوان و گاریسکی جەنگین و هورم هەب کە تۆ ئەی ناسی یان ناوت بیستوە بەبێ چەند و چوون بۆ بەکرێگرتنی سەرباز زێڕەدات و ئەو ڕۆژەی کە ئەمەویست بێمەلای تۆ داوای ئاشتی بکەم بە شێوەیەک ڕەنگی تێکچوو کە من وام زانی ئەم کوژێت بەڵام فیرعون کە پەیڕەوی لە خویەکەی خۆی ئاتونەکە خوازیاری ئاشتە و لە خوێن ڕشتن بێزارە بۆیە بە منی و تۆ کە بێمە لای تۆ و پێشنیاری ئاشتی بکەم، بەڵام سەبارەت بە غەززە تۆزانن کە فیرعەون ئەمڕۆ هیچ جۆرە دەسەڵاتێکی لەو ناوچەیە نییە کە بتوانێ ئەو جێگایەت بداتەوە بەڵام تۆ توانی ڕێگرەکانی غەززە بە هێزی خۆت لەناو ببەی و ئەوێ داگیر بکەیت و ئەزانی کە ئەو ڕێگرانە ئەو کەسانەن کە بە هۆی ستەم و بێ بەزەیەیتی تۆوە لە سوریا هەڵاتوون تەنها داوایەک کە فیرعەون بۆ ئاشتی لە تۆی هەیە ئەوەیە کە دیلەکانی میسر ئازاد بکەی و زیانی سەربازگەکانی میسر ببژێری. ئازیرۆ وەکو مامەڵەچیەکی چاوچنۆکی سریانی کە لە کاتی چەند و چوندا کراسەکەی خۆێدڕێنێ یەخەی دادڕی و هاواری کرد، سینۆهە، مەگەر سەگی شێت گازی لێ گرتوی کە ئەم قسانەکەی؟ غەزە خاکی سوریایە و ئەبێ بۆ سوریا بگەڕێتەوە، بەڵام سەبارەت بە گیراوە میسریەکان کە ئێستا لە لای ئێمە گیراون بە پێی ڕێورەسمی ئەم سەردەمە ئێمە ئەوان ئەفرۆشین و ئەگەر فیرعەون خوازیاری گیراوەکانە و بۆ کڕینەوەشیان زێڕی هەیە ئەتوانێ بیکڕێتەوە بەڵام لەمەڕ زیانی بازرگانە میسرەکان تۆ قسەیەگەکەیت کە تەنها یەکێک کە سەگ گازی لێگرتبێ قسەی واکا ئەم بازرگانانەی کاڵی زیانیان لێکەوتوە لە کاتی زیانەکەدا لە کوێ بوونە ئەگەر ئەوان لە میسردا بوونایە و ئێمە بهاتینایەتە ناو میسرە و بەهۆی هاتنی ئێمەوە زیانیان لێبکەوتایە تۆ مافی خۆت بوو کە بڵێی ئەبێ قەرەبووی زیانەکەیان بکەنەوە بەڵام ئەم بازرگانە میسریانە کا بێ لە وڵاتی خۆیاندا بازرگانی بکەن و قازانچکەن هاتونەتە ئێرە وڵاتی ئێمەیان کردووە بە ماڵی خۆیان و لە باشترین خانوەکانی ئێمە دانیشتە جێبوونە و بە پیترین باخەکانی ئێمەیان داگیر کرد و کەلوپەلی وڵاتی خۆیانیان ئەهێنایە ئێرە و بەچەند بەرامبەر فرۆشتیان و ڕۆژ بە ڕۆژ ئەوان دەوڵەمەندترە بوون و دانیشتوانی سوریاش هەژارترە بوون چونکە خەڵکی هەرچیەک کە بە هەوڵی خۆیان دەستیانە کەوت ئەبوایە لە بری کەلوپەلی میسری بیاندایەتە بازرگانەکان و مامەڵەچیەکان کە جگە لە گەنم هیچ کامێکیان بۆ گەلی سوریا زەرەری نەبوو ماوەیەکی زۆرم شێوازە لە سوریادا بەردەوام بوو کار گەشتەوەی کە لە سەرتاسەری سوریادا خانوێکی باش و باخێکی چاک و کارێزێک نەبوو کە بازرگانانی میسری خاوەنی نەبن یان بەشێکی ئەوانی تیانەبێت و ئێستا کە خەڵکی سووریا بە مافی خۆیان گەشتون ئێمە ئەبێ زێڕوپا لە بدەینە بازرگانە میسرەکان و قەرەبووی زیانەکانیان بکەین من تێگەشتم کە ئەگەر بمەوێت لەسەر باسی قەرەبووی زیانی بازرگانەکان بدوێم ناتوانم گفتوگۆکە بەرەوە پێش ببەم بۆیە بابەتەکەم گۆڕی و وتم ئازیرۆ تۆ ئەگەر لەگەڵ میسردا ئاشتی بکەیت ئەتوانی لە دەوری شارەکانی خۆت شوورەی بەرز لێبدەیت و بازرگانەکانی وڵاتەکەت بەهۆی دانوستاندن لەگەڵ میسردا دەوڵەمەند دەبن و ئەگەر هاتی پەلامارت بدا فیرعەون بە کانزا و هێزی سەربازی هاوکاری دەکات و ناهێڵێت هاتی زیانت پێبگەنێ پاشان وتم ئازیرۆ تۆ گەر بتەوێت باسی بابەتی دەوڵەمەندبوونی بازرگانە میسریەکان لە سوریادا بکەیت و بڵێی ئەوان لە سوریادا لەسەر حسابی خەڵکی دەوڵەمەند بوونە باز لە بابەتێکی کۆنەکەیت و ئەو شتانە ئەمڕۆ سەرنجی نادرێتێ چونکە هەر سەردەمێک لە تەمەنی مرۆڤ پێداویستی تایبەت بە خۆی هەیە و ئەبێ بە پێی ئەوە کار بکەی ڕابردوو هەرچیەک بوو ڕۆشت و ئەبێ بڕیار بۆ ئەمڕۆ بدەی و کارێکی بۆ بکەی و من لەو باوەڕەدام کە ئاشتیە کە ئمڕۆ فیرعەون پێشنیاری کردووە نەک تەنها بۆ تۆ ئاشتیەکی ئابڕومەندانەیە بەڵکو زۆریش بەسوودە چونکە فیرعەون داوای ئەو وڵاتانەت لێ ناکاتەوە کە لە سووریادا داگیری کردووە و ئەم ئاشتیە بەرامبەر بە هاتی بەهێزت دەکا.